دووجار ژاکە. بڵێ بڵێ بەژێی دەنگ و هێندە بیستنم ڕانەچڵەکێنێ بڵێ بە هەناسەت هێندە توانام نەپڕوکێنێ ئاگا لە ڕوانین و بێ سینەم قەڵغانێکە شتێک لە باڵی پەپوولە ئەستوورتر من کە دوا چۆڕی کانیەکی غەریبم کەی دەربەستی ئەم سەرکێشیی تۆیم کەی؟ من کە دوا چۆڕی کانیەکی غەریبم کەی دەربەستی ئەم سەرکێشیی تۆیم هەموو ڕۆژێ پەڵە هەورێکی چڵکن کلیلیس پێ دەمەیاتێ ئەی پێم ناڵێی ئیتر چۆن بە ئومێدەوە شەوان خەو بمباتەوە. تەماشایەکی سەردێڕی ژیانم بکە چ تومتومانێکە چ گریانێک گەرووی مناڵیمی گرتووە پڕە لە خەمی پیرە پیاوێکی گۆچان بەدەست پڕە لە خەمی نەبوونی شێوی ئەوارە خاڵی خاڵی لە پێکەنینێکی جاویدانی، لە نەبوونی، جل و بەرگێ، ئاو لە چاوی ئەو منداڵەی دراوسێمان بێنێ کە بە شەڕ هاتبووم لەگەڵی. خاڵی لە پێکەنینێکی جاویدانی، لە نەبوونی، جل و بەرگێ، ئاو لە چاوی ئەو منداڵە بێنێ کە لەگەڵی بە شەڕ هاتبووم. بەتاڵ بەتاڵ لە وەنەوزی بێهەنسک، خاتوونم! خاتوونم! ئەترسم، ئەترسم ڕەسمی خەونەکانم لەسەرت بکێشم بڕوخێی. ئاخر دوێنێ، ئاخر دوێنێ دەم و چێشتن گاو بوو، ئاخر دوێنێ دەم و چێشتن گاو بوو دڵم ئاوە سۆڕی کرد. ئیتر چۆن دەربەستێم سەرکێشیی تۆیم ها؟ خاتوونم، دوێنێ دەمەوت چێشتەنگاو بوو دڵم ئاوە چۆڕی کرد، ئیتر چۆن دەربێستی، ئیتر چۆن دەربەستێم سەرکێشیی تۆ دێم. هەنێ جاریش، هەنێ جار دەیبینم لە شێوەی ئاوازێکی فریودەر خۆی ئەخزێنێتە گوێمەوە، جار جارەش لە بارانی بەهار بێوادەتر ئەبارێتە ناو دڵم، ناو دڵم. ئەڵێی لەسەر ئاگر دانیشتووە تاوێ ناسرەوێ نا دڵم ئەکشێ بۆ شەراب تاوێ ناسرەوێ دڵم ئەکشێ بۆ شەراب چاوەڕێ ناکە تا بەرسی لێ ڕحم پێ بگە هێندە زۆرزانە هێندە زۆرزان ئەبینێ ئەبینێ تاقەدی دانیشتنم بە دیار تەنهایەوە بڕستی نەماوە بە زۆر پەلکێشمەکە بەناو ئەم وەرزە خەیاڵییەدا پیاسەیەکی بێدەنگ بێدەنگم پێ ئەکا. شەوگار نوقمی خۆیمان ئەکا. تاریکی وەکوو چەترە چێتەوە لە بەر چاوم. هاوکات ڕابوردووم چیاو چیاو دێتە پێش چاو. لە سووچێکەوە ئەو هەموو دڵە ئەبینم وەک هەنار شەقی بردووە، ئەو هەموو وەفا ئەبینم سەری پێچراوە. دیقەتی ئەو هەموو چاوەڕوانییە ئەدەم سواوی دەستی سێوێکن. یان ئەو هەموو متمانە ئەبینم یان ئەو هەموو متمانە ئەبینم شەقشەقێنی پێ ئەکەن هەڕاج دەکرێن لە بازاڕی قەسەم و بەڵێنی درۆدا ئیتر ڕۆژە ڕێ بێ ئومێدی داگیرم ئەکات تەنانەت متمانەم بە پێویستی ئاویش لاوازە بێ لاوازە بێ ئەوکات پرسیاری ئەستێرەکان یەخەمەگرن. یان ئەو هەموو متمانە ئەبینم شەق شەقێنی پێ ئەکەن هەڕاج دەکرێن لە بازاڕی قەسەم و بەڵێنی درۆدا. ئیتر ڕۆژە ڕێک بێ ئومێدەبم ئیتر ڕۆژە ڕێک بێ ئومێدی دامەگرێ تەنانەت متمانەم بە پێویستی ئاویش لاوازە بێ لاواز پرسیاری ئەستێرەکان یەخەمەگرن بە خۆمەڵێم بە خۆمەڵێم تۆ بڵێی چاوەڕوانی شەمێ تۆ بڵێی چاوەڕوانی شەوێکی ساماڵتر نەکەن تا جارێ تر بە شەوقەوە خۆیان نیشان بدەن یان ئەوانیش کزی دەستی بەڵێنێکن یا وەفای شەوقیان لە شوێنێکی ترەو چاوەڕێ هاتنەوەی ئەکەن. هۆ شکۆفەکانی نیشتیمانم! هۆ شکۆفەکانی نیشتیمانم! هەرگیز لە تاریکی شەو مەترسن! هۆ شکۆفەکانی نیشتیمانم هەرگیز لە تاریکی شەو مەترسن خۆری تێدا نووستوە خۆر لە ئادەمیەکان بترسن لە ئادەمیەکان بترسن نابینن نابینن چۆن یەکتری ئەسووتێنن لە ئاگردانی وشەکانیاندا ئیتر ئیتر منش گەڕیدەیەکی دەست و پێ لەرزۆکم لەرزۆک ناتوانم ناتوانم بڵێم دەشتی چ پێیەک بەڕەڵای دەشتی خودا بکە با ببمە ڕاوکەری ناتوانم نا هەرمانی ئەوینێکی قۆقز تەواو بکەم ناتوانم نا لەبەر خۆمەوە لە گوێ کوانوە سارد و سڕەکانی ڕابردووم ڕادەمێنم گۆرانی ماتەمیان بۆ ئەڵێم بە پایز و درەختەکانی ئەڵێم هەرگیز جێم نەهێڵن هەرگیز پێکەوە شی نەکەین. ئەو بۆ گەڵاکانی من بۆ هۆنراوی جوانەمەرگم ئەو بۆ چۆلەکەی تۆراو لەسەر چڵی من بۆ ناوازی عازەبم ئەو بۆ کانی بەجێماوی من بۆ خۆم و بۆ تۆ شینەکەم شین شینەکەم شین.